تەواویەکەین بەڕێزان ئێمە لە دە ڕۆژی موبارەکداین دە ڕۆژ کە لە قورئانە خوای پەروەردگار باسی کردووە کە لە فەرموودەی پێغەمبەرا صلی الله علیه وسلم گرنگی پێدراوە والفجر وليال عشر والشفع والوتر بەسە بۆ گەورەیی ئەم دە شەو و ڕۆژە خوا جل جلالە وەک بە لەیل و بە ضحا و بە عەسر سوێنی خواردووە والفجر وليال عشر بەم دە شەو و دە ڕۆژەش خوای پەروەردگار سوێنی خواردووە لەبەر گەورەیی شکۆ و مەقامیان لە لای خوای پەروەردگار ئەم دە ڕۆژەش، ئەم لیالی عەشرە، عولەما هەموو موتەفیقن کە دە ڕۆژی یەکەمی مانگی ذی الحجەیە یەعنی مانگی قوربان، جەژنی قوربان، پێش جەژنی قوربان، ڕۆژی جەژن و نۆ ڕۆژ پێش جەژن کە ئەکاتە دە. ئەمڕۆ سێیەتی، چوارشەممە یەکەم ڕۆژی بوو، دوێنێ دوو ئەمڕۆ سێ. ئەم دە ڕۆژە لە حەدیسی سەحیحدا هاتووە هیچ ڕۆژێک نییە بەقەدەر ئەم دە ڕۆژە عەمەلی ساڵح تیایاندا ئەجر و پاداشتی گەورە بێ خێر و سەوابی زۆر بێ عەمەلی ساڵح بە مطلقی وتوێتی دیاری نەکردووە بۆ دە ڕۆژەکە ئەفەرمێ هەر کردەوەیەکی چاک ئێوە ئەنجامی بدەن زۆر گەورەیە لای خوا ئەجری زۆرە لە لای خوا پاداشتی زۆر زۆر گەورەیە لە لای خوا ئەم دە ڕۆژە مسلمان ئەتوانێ زۆر ئیشی تیا بکە وەک ڕەمەزان وەک دەشەوەی ئەخیری مانگی ڕەمەزان چۆن لەوێ لانس وەرئەگرین و گەرم دەبین و و لە عیبادەتا قاڵ دەبین، لێرەیش لەم دە ڕۆژە وەرزێکی ترە، مەوسم و وێستگەیەکی ترە خوا دایناوە بۆ موسڵمانان، بۆ مرۆڤەکان تا هەمیسان شەحن ببنەوە. چارج ببینەوە ڕەمەزان دوو مانگە ڕۆشتووە دوو مانگ و سێ ڕۆژە ڕەمەزان تەواو بووە دەی ئێستا محەتەیەکی تری بۆ داناوین کە دە ڕۆژی یەکەمی مانگی ذیلحەجە و حەج و ئەنجامدانی مەراسیمی حەج و قوربانی کردن و ئەو مەسائلانە دێتە بەردەمی ئەم میلەتە بە هیمەتە دێتە بەردەمی مسلمانان دێتە بەردەستی خواپێداوان، دێتە بەردەستی قورئان خوێن و بانگخوازان و شارەزایان لە برایان و لە خوشکان. بۆیە زەرورە ئەم دە ڕۆژە بە کاری چاکە پڕ بکەینەوە. لەناو ئێمەدا لەناو ئێمەدا زۆربەی زۆری خەڵک باسی گەورەی ڕۆژوەکەی دەکا ڕۆژوی ئەم دە ڕۆژە و بە تایبەتی ڕۆژی عارەفەکەی بەڵام گەلێ شت هەن گەورەن گەلێ شتی تر هەیە کاری تر هەیە زۆر گەورەن تۆ توانی بەو کارانە ئەم دە ڕۆژە سیدیەکەت پڕ بکەیتەوە یەکەم شت من بە باش و بە گەورەی بزانم لی قورآن و حەدیث وەرم گرتووە بریتیە لە تازەکردنەوەی تۆبە تۆبەکردن ئێ تۆبەمان کرد و مسلمانین و ئەوە لە جمعین آخر رسول الله دەفەرمێ صلی الله علیه وسلم سوێن بەو کەسە گیانی منی بەدەسە لە ڕۆژێک زیاتر لە حەفتا جار تۆبە ئەکەم وەگەڕێمەوە بەلای خوا لە ڕیواتی دووەما فەرمێ لە ڕۆژەکە سەد جار ئەگەڕێمەوە بۆ لای خوا و داوای لێخۆشبوونی لێ ئەکەم هەموو ڕۆژێک هەموو ڕۆژێک کەواتە ئی من و تۆ ئەبێ بەردەوام دەممان بە تۆبەوە بێ و ئەستەغفرڵڵا بکەین و بگەڕێینەوە بۆ لای خوا و واز بێنین و ئیستۆپ بگرین و هەڵوێستە بکەین لە ژیانی خۆمان بۆ بۆ ئەوەی ئەمڕۆمان وەک دوێنێمان نەبێ من استوى یوماه فهو مغبون ئەوەی دوێنێ و ئەمڕۆی وەک یەک وابێ خەسارۆمەندە زەرەرۆمەندە ئەگەر هاتوو هەموو تەمەنت وەک یەک وابێ پار و ئەمساڵت فەرقی نەبێ پێرارت باشتر بێ لە ئەمساڵ حاڵەتێکی زۆر خراپە بۆیە بە خۆم ئەڵێم و بە ئێوە یەکەم بڕیار کە بیدەین بریتیە لە تۆبەکردن و تازەکردنەوەی تۆبە لە حزوری خوا لەسەر جەم گوناه و تاوانەکان کە سەرمان تایەتی دەستمان تایەتی چاومان تایەتی دڵمان تایەتی ئازاکانمان تایە ڕۆچووە تۆبە بکەین و واز بێنین ئاخر کەڵکی چیە تۆ بەڕۆژوو بی بەڵام غەیبەت بکەی؟ ئاخر سوودی چیە تۆ بەڕۆژوو بی بەڵام نەزەر بکەی؟ ئاخر تۆ بەتەمای ڕۆژووی نۆمینەی حاجیان بووبا بۆ بەهەشت بەڵام لەگەڵ دایکت و دراوسێکەت و ئامۆزاکەت دەمونی بەیەکەوە؟ ئەبێ وریا بین تۆبە کردن چەند جومعە لەوە پێش بۆم باس کردن چوار مەرجی هەیە یەکەم دەست هەڵگری لە گوناح هەموو گوناحێ وازی لێ بێنی دووهەم پەشیمان بی لەوەی ڕابردووە سێم بڕیار بەی هەرگیز نەگەڕێیتەوە سەری چوارەم حەقی خەڵکت بەلاوەیە بیگەڕیتەوە ئەوە تەوبەیە نەک بڵێ خوا تۆبە نەک بڵێ هەزار گوناح و یەک تۆبە نا تۆبە مەرجی خۆی هەیە ئادابی خۆی هەیە مۆڵەتی شۆفێری وەرگتن یاسای خۆی هەیە دوکاندانان و مەتعەمدانان و چایخانەدانان مۆڵەتی خۆی هەیە جوتیاری و بوون بە ئەندام لە یەکێتی جوتیاران قوتابیان پزیشکان ئاداب و یاسای خۆی هەیە تۆبەکردنیش یاسای خۆی هەیە ئەم چوار خاڵەت جێبەجێ کرد تۆ تۆبەت کردووە تۆ تۆبەکاری تۆ لای خوا خۆشەویستی خوای گەورە ئینسانی تۆبەکاری خۆشەوێ دووەم دوای تۆبە چاکەکردن عملی ساڵح چاکەکردن بۆ نمونە نوێژەکان بڕیار بدەی بە جەماعەت یەک نوێژت لە دەست دەرنەچێ نوێژە فەرزەکان ئەوە عەمەلی ساڵحە پێغەمبەری خوا فەرمێ ئەو نوێژانە هەر کەسێ مواظبەیان لەسەر بکە یعنی پابەند بێ پێیانەوە بە حەقی خۆیان جێبەجێیان بکە لە دنیا بن بە نور بۆی لە قیامەتا بن بە تکاکار بۆی لە قەبرا پارێزگاری لێکەن هەر کەسێکیش زایعیان بکا خوا زایعیەکە خوا پەنامان بە تۆی بەڕێز لەم لەم فرسەتەی تەمەنت کێڵێ ئەمێنی کێڵێ ئەمێنم لەم فرسەتە بڕیار بە نوێژەکانت بە جەماعەت بکەی لە مزگەوتی خۆتان یا لەو مزگەوتەی کەوا نزیکترین ڕێدێ ئەکەوێ ئەگەر لە ماڵەوە دەرچوویت دووهم نوێژە سنەتەکان نوێژی سنەت دابی رسول الله صلى الله عليه وسلم رسول الله صلى الله عليه وسلم بە پێنج فەرز نوێژ ڕازی نەبووە خوا لە گوناهی ئەوەڵ و ئاخریشی خۆش بووە بەردەوام لە سەفەریشە نوێژی بەر لە بەیانی دوو رکاتی نەفەوتاندووە، دوو رکات نوێژی سوننەتی پێش نوێژی بەیانی لە سەفەریش کردوویەتی، لە غەزایشدا کردوویەتی. نوێژی چێشتنگاو هەر کردوویەتی، نوێژی وەتر هەر کردوویەتی. ئیتر بەر لە نیوەڕۆ، دوای نیوەڕۆ، بەر لە عەسر، بەر لە مەغریب، دوای مەغریب، بەر لە عیشا، دوای عیشا، صلاة المسجد، تحیەت المسجد، ئینجا نوێژی دەستنوێژ سەلات الاستخارە شەو نوێژ ئەمانە هەموو دادی پێغەمەری خوان تۆش دەڵێ من ئومەتی پێغەمەری خوام دە چاوی لێ بکە دا ئەوە ئوسوەتە ئەوە قدوەتە بە وەکو ئەو بکە ئەنا تۆ ئەگەر پێنج فەرز نوێژی ڕەق و تەق داڵغەیش و هەزار و یەک داڵغەو هەیە لە نوێژەکا عەتری وە فرۆشی دەنگ ئەدەی و دەنگ نادەی هەڕەشەیەکەی و پێیەکەنی ئەو نوێژە داماوە ئەگەر تۆزێک شەخەڵی بە دەورا دروست نەکەی لەوە ناچێ مایەکەی خۆی دەربێرێ. یەکێ لە زانایان ئەفەرموێ، نوێژی سوننەت بۆ نوێژە فەرزەکان وەک حەوشە و پەرژین وایە بۆ ماڵ و بۆ باخ. شەیتان کەیە بۆ تۆ، ئەگەر تۆ نوێژی سوننەتت هەبێ ناڵێ فەرز مەکە، ئەڵێ بابە وەڵڵا فەرز منیش ئەزانم، شەیتان پێت ئەڵێ، ئەڵێ وەڵڵا وە بیلا من ئەزانم فەرز نوێژی فەرزە بێ بیکەی، ئەوەی موسڵمان بێ و باڵغ بێ بێ بیکا. بەس پێم ناڵێن سنەتە چییە خۆ سنەتە ئیتر چییە لەوێەوە بۆ یە ئەگەر پەرژینەکەی شکان یەتە ناو ماڵەوە دوای دیوارەکەی شوەڕوخێنێ بەس ئەگەر تۆ پەرژین و حەوشەیەکی محکەمە دەبوو پێت ناوێرێ لەبەرەوە پابند بە بەنوێژی سنت بۆی نێژە فەرزەکان بە سەلامەتی بڕن ئەنجا فرموودەیەکی تری ڕسول الله صلی الله عليه وسلم ئەفەرمێر کەسێ لە نێژە فەرزەکانیا کەم و کورتی هەبوو نەواقسی هەبوو خەلەلی هەبوو خوا فەرموێ بگەڕێن بزانن عەبدەکەم نافیلەی هەیە لەو لەو سونەتانە فەرزەکانی بۆ تەواو بکەن لەو سونەتانە فەرزەکانی بۆ تەواو بکەن ئەگەر سونەتی نەبوو نوێژەکانیش نوقسان بوو خوا پەنامان بە ئەوە خەلەلێک و خەتەرێکی گەورەیە سێم ڕۆژوو گرتن ڕۆژوو یەکێکە لەو عیبادەتانەی خوا فەرموویەتی هەموو کارێکی ئادەمیزاد بۆ خۆیەتی ڕۆژوو نەبێ ڕۆژوو بۆ منە خوا فەرمێ منیش دەزانم چۆن جەزای ئەدەمەوە ڕۆژوو ڕەمەزان و غەیری ڕەمەزان هەر وایە ڕۆژوو زۆر گەورەیە لە حەدیسێکی تر هاتووە فەرمی هەر کەسێ یەک ڕۆژ لەبەر خوا بە ڕۆژوو ببێ خوا حەفتا پایز ڕوومەتی ئەو لاشەی ئەو لە ئاگری دۆزەق دوو دەقاتەوە ئەگەر نۆ ڕۆژ بە ڕۆژوو ببی ئەجرەکەی زۆر گەورەیە زانایان هەندێک دەفەرموون هەر نۆ ڕۆژەکە سونەتە و ئەتوانی تایە بە ڕۆژوو بی هەندێک حەدیث هاتووە لەسەر ئەوانە ئەگەر دەرەجەیان نەگاتە بخاری و مسلم و متفق و علیهی بەڵام علەمایان بە حەدیثی حەسەن و صحیح ئشارەیان بەوە کردووە کەوا ئەم نۆ ڕۆژە دروستە تایە بە ڕۆژوو بی ئەوە ئەوە بەڵام حەدیثی صحیح بێ سێ و دوو لەسەر ڕۆژی عارەفە هاتووە کە سیامی ڕۆژی عارەفە تاوان و گوناحی ساڵێ پێشی خۆی و ساڵێ دوای خۆی ئەسڕێتەوە ئەوە نە گەورەیە لەبەرەوە هەوڵبەن بە ڕۆژوو بن ڕۆژوی تیا بگرن چەندتان بۆ کرا ئەوەی کە نەخۆش نییە ئەوەی کە پیر نییە ئەوەی کە کرێکار نییە و ئەتوانێ ئەم قەیرانە کە دروستیان کردووە کارێکی کردووە میللەت داویەتی لە عەرز جەماوەر هاوڵاتی دراوسێ خزم کەسەکانمان هەمووی گیرفانی خاڵی ماڵی خاڵی دوکانی خاڵی وەستاوە خوای پەروەردگار غیرەت و هیمەتمان زیاوکا بەرگەی بگرین چۆن لە نەوەدەکانا بەرگەی گرانیەکەمان گرت بۆیە ئەی بەڕێزم ئەی کەسێ خوا پارەی پێداوی خوا گەنم و دەغڵودانی پێداوی خوا حەیوانی پێداوی خوا دووکانی پێداوی من پێت ئەڵێم زۆر بەتینی ڕۆژوەوە مە بە غەیری ڕۆژی عارەفە تۆی دارا بەتەنگ بەخشینەوە بە ئەمڕۆ چەند موهیممە خێزانێک باوکێکی هەژار دەستقڵیشاو دایکێکی هەتیوبار هیچی نیە بەڵام تۆی بەڕێز تۆی گەورە تۆی خواناس لای لێبکەیتەوە بڵێ ئەو حەفتا و پێنج هەزارە بۆ ئەم جەژنەتان ئەڵگەڵایە بۆ ئەم جەژنەتان زانە پێویستیتان چیە خۆزگە زیاتر بوایە فەقیرەکە زۆرە ئەگینا زیاترم ئەدا هەرکەس بە دەوری خۆیە خزمەکانت دراوسێکانت ڕەفیقەکانت سەیری قەوقیافەیش مەکە هیوای ئەڵێ ماوەسا معاشی هەیە ئێ معاش ماوە معاش ماوە معاش لە ملوێنێکەوە بۆ بە سێ سەد هەرکەسێ شەو ڕۆژی لێ بێتەوە بە تێری دراوسێکەی برسی بێ لە پاڵیا و ئەمیش پێی بزانێ وەڵای ئیمان دەرنابا بەخشین زۆر مهمە وەڵاهی چوار ساڵە ئەمەوێت دەستکاری پێشی ئەو مزگەوتە بکەم زەلام بووە وتێتی لە ئەوروپاوە هەشت دەفتەرت بۆ ئەنێرم واللهی لەبەرەو قەیرانە دەستکاری ئەو مزگەوتە ناکەم ئەڵێ من ئائیسا بێم تعمیری مزگەوت کەم و ڕووکاری مزگەوت خشت کەم و منارە بۆ مزگەوت دروست کەم هەرچی کەسە جنێومە دادێ بۆ بە پارەی فەقیر وەژار نییە بە مەرجی ئەوەی کە ئەڵێ هەش دەفتەری بۆ نێرم لەوە چێ ساڵی دەفتەرێ بنێرێ من لە هەڵەبجە شارە زورا تەوزیعی بکەم تۆ لەوانەیە بڵێی بۆ نایدەوێت بفەقی جا تۆ چوزانی نەمداوە چوزانی نەیداوە چوزانی ئەگەر ئەگەر زانایان و خواناسان نەبن ئەم میلەتە حاڵی چی بەسەر هاتووە ئەم ڕەمەزانە لەو خوایە بە زیاو بێ بەم دەست هاتووە بەو دەست بەخشیومانە بە ڕۆژ بە شەو بەیانی ئێوارە وانەزانی ئەگەر خەڵک خەڵ دەرگایەکی مزگەوتی گۆڕی کەی مزگەوت پێویستە میلەت برسیەتی میلەت برسیەتی لە گردنی ئەو تاغوتانە نەک ئەوەی کەوا خێر ئەکا یارمەتی هەژارەدا دەستگیرۆیی ئەکا خەمی مزگەوتی ژەخوا عەمرەی ژەکا نابێ بڕۆن بۆ عەمرە نابێ لەوێ قوربانی بکەن بابە مەلای مەشروتی کەی خۆمە و گوێی ناڵەکەم پارەی خۆمە خۆی حکوومەت نییە حکوومەت لێمە بڕێ ڕوت مەکاتەوە یعنی ئەوەی بە ڕەنجی شان پێەکەم ناتوانم قوربانی لێ بکەم ناتوانم لە چوار ساڵ جارێک ئابڕۆم زیارەتی ڕسول وڵای پێ بکەم ناتوانم خزمەتی مزگەوتێکی پێ بکەم ئێمە عەوامەکەیان وا فێر کردوین سیاسیە دزەکان ئەوانیش لەگەڵ سیاسیە دزەکان ناڵێن بابە مزگەوتی چی مزگەوت جارەتر بۆم گێڕانەوە ماڵم لە باریکە بوونەوە و سێ وتارمە داوەکو ئێستا جمعە بوو مزگەوتی هاتبوون ئەو کاتە مەمنوع نەبوو بانگەوازکردن لە مزگەوتەکەی من بەرماڵیان داخستبوو چوار پێنج کەس هاواریانە کرد بۆ مزگەوت ڕەحمەتان لێ بێ بۆ مزگەوت پیاوێکی کەتەی قەوی و قۆڵیش لەو لاوە دەسڕێکی داخست بوو بۆ سواڵ وەڵا کە بینی بەرماڵەکەی مزگەوت پڕ بوو لە پێنجی و دەی و بیست پێنجی و ئەمانە کورە ماڵتان کاول بێ مزگەوت مزگەوتی چی بیدەرا من دەشتی هەی نەگبەت خۆ تۆ لە بەردەمی نادیانی تۆ لە بەردەمی مزگەوتای مزگەوتێکی ترەکەینەوە بۆی چوار مشەخۆری تری وەکو تۆ لێرە سواڵی تیا بکە یعنی پێی ناخۆش بوو پارەکە بدرێ بە مزگەوت لە مزگەوتا وەساب و سواڵیە کرد لەبەرەوە بەڕێزان ماڵ ببەخش لە ڕای خوا بوەستن لە مزگەوت قەیناکە لە عەمرە بوەستن قەیناکە بە موەقەت بەس ئاگاتان لەم میلەتە بێ شەرەفی کچێکی کورد شەرەفی کوڕێکی کورد شەرەفی دایکێکی کورد مناڵێکی پێشمەرگە مناڵێکی لێقەوما و بێسەروبەر بیپارێزی لە بەدڕەوشتی لە برسێتی لە خۆ دۆڕاندن لە خۆ فرۆشتن لە قیامەتا خوا ئازادت ئەکا لە ئاگری دۆزەخ دامەنیشن بە دیاری کەناڵە چەقەبازەکانەوە، دامەنیشن بە دیاری مسەلسەلە پیسەکانەوە، دامەنیشن بە دیاری سیاسە درۆزنەکانەوە، زیکری خوا بکەن، یادی خوا بکەن، ئەگەر نەبوو بڕۆن ئیسراحەت کەن و ڕاکشێن و بخەون. خاڵێکی تر ئاشتبوونەوە لەگەڵ خزم و دراوسێ لەم بەرەجە ژنانە چەند مهمە چەند مهمە لەبەر خوا کەسێ دڵی یەشاندووی عاجزی کردووی مافی پێشێل کردووی لەبەر خوا ئاشتی کەیتەوە و سەری لێ بدەیت ئەزانی ڕسول وڵا فەرمێکی سەل الله عليه وسلم ئەفەرمێ مەلایکەتی خوا کردەوەی خەڵک بەرزەکەنەوە بۆ ئاسمان خی گەورە هەمووی وەرەگرێ ئەوەی پاک و چاک بێ و بۆ خوا بێ وەرێگرێ بەس ئەڵێ دوو کەس هەن دەنگیان بەیەکەوە نیە خوا فەرمێ ئا لەوا بیوەسێنن ئەمە لاسەرفە ها تەعویزیانە دە زەمانی حکومەت ئەیانو ئەم زەویە لاسەرفە ئەم باخە یانی جارێ بۆی سەرف ناکرێ تا تا ساغە بێتەوە ئەو دوانەش کەوا عاجزن دەنگیان بە یەکەوە نیە خوا فەرمێ کردەوەکانیان لەوا بۆسێنن حتا یەتە ساڵە حتا ئاشتە بنەوە ئاشت بەرەوە شەیتان بە لەعنەت بکە تۆ گەورە بە شەر نییە ئەم ڕۆژە بچی بۆ ماڵیان بەس یەک جار بڕۆ سلام و عەلەیکم ئێوە چۆن باشن زۆر مهمە ئاشت بوونەوە لەبەر خوا خزم دراوسێ ڕەفیق خاڵێکی تر سەردانی نەخۆش تۆ لەوانەیە نەتوانی ڕۆژوو بگری لەوانەیە پارێشی نەبێ خێر بکەیت ئەزانی لە گەڕەکەکەتانە لەوانەیە چوار نەخۆشی تیا بێ کورە چلی تایە لە حەفتەیەکا سەر بە لە سیانیان ئەزانی خوا ئەفەرموێتی ئەفەرمێ عەبدەکەم نەخۆش کەوتم بۆ نەهاتی بۆ لام تۆش ئەڵێ خوایەگیان تۆ چۆن نەخۆش دەکەوی ئەڵێ ئەی نازانی فڵان کەس فڵانە ژن فڵانە پیاو لەگەڵ ڕەکەکەتانە نەخۆش بوو گەر جویتایە بۆ لای من لەوێ بووم بۆ لای من نەهاتی لە خۆمە پارە نیە بڵێی پارەم نیە خۆمە مەعیدە و نایەشێ گورچیلە و نایەشێ بڵێ وەڵا ڕۆژوم بۆ ناگیرێ خۆمە نیە بڵێ قورئان خوێن نیم ئەمە سەردانی نەخۆشە ئەلێ هەنگاوێکە ڕۆیتە لای حاجی گیان مەتی گیان میمکە گیان چۆنی باشی وەزنی چۆنە خوا ڕەحمەت پێ بکای شەڵا باشە بیبێ تاقەت مەبە فڵانە کەسیش ئاوا بوو ئاوا بوو چاک بوویەوە یەک دنیا دڵی خۆشە بێ و دنیای دوعای خێری بووەکە خاڵێکی تر وازێنان لە گوناح غەیبەت نەزەر دووزمانی، فیتنەیی، بەینی خەڵک تێکدان، وازهێنان لە مانا لەم دە ڕۆژە زۆر موهیمە، عەمەلی ساڵحە. ئەخیری قسەکەم قوربانی و ئادابی قوربانی کە زۆری ئەوێ بەڵام بە خێرا لە دوو سێ دەقە ئیشارەی پێ ئەکەم. قوربانی یەکێکە لە شیعارەکانی ئیسلام، دروشمە دروشم، لەبەرئەوە با هەندێک لەوانەی کەوا نە دینیان هەیە و نە کوردایەتیان هەیە ناز نەکەن بەسەرمانا بڵێن با بەم هەموو حەیوانی قوربانیت کێ ئەیکەن نا ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب ئەوە دروشمی خوایە خوا فەرمێ فصل لربك وانحر مێشک بکە نێت بێنە قوربانی بکە بۆ ئێمە قوربانیەکەین پێغەمەری خوا کردوێتی سونەتی پێغەمەری خوا جێبەجێەکەین ئەوەی هەیەتی ئەوەی ئەتوانێ با قوربانی بکە ئەوەیش نیەتی داوا بکە لە خوا کە دیر دەری لێ بکاتەوە نیەتی هەبێکەوە ئەگەر بیبێ بیکە خوا دەری خێری لێکاتەوە حیوانی قوربانی مەڕە و بزن مانگا و حشتر حەیوانی بێ عەیب بدەن بە خوا خوای گەورە شتی بێ عەیبی ئەوێ پاکی ئەوێ ئەوە دەربارەی حەیوانەکە ئەو کەسەش قوربانی ئەکا ئەبێ نیەتی لێ بێنێ ئەوە حەیوانە و ئەیدەم بە خوا خوایە گیان هی تۆیە و بۆ تۆیە بسم الله الله اکبر ئینجا لە ڕۆژی جەژنا یەکەم شت ئەبێ نوێژ بکەی یەکەم شت ئەبێ نوێژ بکەی دوایی بڕۆی قوربانی بکەی نەک بە دیاری قوربانیەکەوە بۆچی و نەیەی بۆ نوێژ ئەبێ نوێژ بکەی دوایی قوربانی بکەی ئەوە خاڵێکی گرنگە ئەبێ نوێژی جەژنی قوربان لێ ببینەوە لە نوێژ و لە وتارەکە ئینجا حەیوانی قوربانی سەر ببڕێ هەر کەسێ بەر لە نوێژەکە سەری ببڕێ ئەوە بەری حەیوانێکی بازار و لاکی خەسابخانە ئەکەوێت ئەو شوێنە کە نوێژی جەژنی تیاکرێ هەڵەبجە لادێکان ئەبێ نوێژی جەژن بکرێ دوای سڵاودانەوە ئینجا قەسابەکان دەستکەن بە حیوان سەربڕین ئەگینا خەتەرە و خەلەلە و نابێت داواکەم لە قەسابەکان ویژدانیان هەبێ داواکەم لە حیوان فرۆشەکان حیوانی بێعی بفرۆشن حیوانی ئاوز مەفرۆشن مەڵێ کورە ئەبێ بۆی لە کۆڵی خۆتی کەیتۆ کورە ئادێ بابە. علەمایان ئەڵێن حەیوانی ئاوس نابێ زەرەرە لەم میلەتە ئەکەوێ هەم گۆشتەکەی باش نیە هەم حەیوانێکمان لە کیس ئەچێ لەبەرئەوە حەیوانی قسر حەیوانێک کەن بە قوربانی کە ئینجا حەیوانی قوربانی لێی بخۆن لێی ببەخشن بە دیاری بینێرن بۆ دۆست و ئەحبابتان ان شاء الله هەموو جێگەی خۆی ئەگرێ خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا عاقبەتمان خێر بکا خوایە ئەو جەژنەی بەڕێوەیە خوایە ئەو عارفەی بەڕێوەیە خوایە حەجی ئەو حاجیانە قبول کەی دوعاکانیان گیرا بکەی خوایە ئەم وڵاتە پارێزی لە هەموو ئافات و فیتنەیە خوایە ئەوەی چاوی بەرایی نا بۆ ئەم میلەتە مسلمانە خوایە چاوی کوێرکەی خوایە ئەوەی نیازی خراپە لەگەڵمانە خوایە بیتەقێنی لە ناوی ببەی خوایە هۆی پشتگیریمانەکە هاوکاریمانەکە دەستگیرۆییمانەکە دەست بەسەرمان نایەنێ دڵمان ئەیەنێتەوە خوایە یارمەتی بە پشتی بگری خوایە نەخۆشێکی زۆر داوای دوای خێریان لێکردون یا ڕەبی شیفای هەمویان بدەیت یا ڕەبی شیفای نەخۆشەکانمان بدەیت یا ڕەبی شیفای نەخۆشەکانمان بدەیت یا ڕەبی لە مردوەکانمان خۆش بی یا ڕەبی زینوەکانمان عاقبەت خێرکەی یاڕەبی گەنجەکانمان لە بەد ڕەوشتی بپارێزی یاڕەبی بێ هاوسەرەکانمان بە هاوسەری ساڵحە و باش لە پیا و لە ژن دابمەزرێنی یاڕەبی بێ مناڵەکان دڵخۆشکەی بە مناڵی باش یاڕەبی قەرزارەکان ڕزگارکەی لە قەرزاری یاڕەبی هەر ماڵە کێشەیەکی واتیا خوایە چاری کەی و نەجاتیان بەی و لە کۆڵیان کەیتەوە یاڕەبی هەر ماڵێ نەخۆشێکی تایە و بێتاقەتن یاڕەبی حوسڵەیان بیتێ